ڕوانگەی هەردوو ناوی پیرۆزی خوای پەروەردگارەوە کە تیایدا هێمای ئەمن و ئاسایش کە تیایدا هێمای ئەمن و ئیمان کە تیایدا هێمای ئاشتی و بەختەوەری تێدایە بۆ مسوڵمانان بۆیە مسوڵمانی ڕاستەقینە کێیە؟ پێغەمبەری خودا بۆمان پێناسە دەکا و دەفەرموێت المسلم من سلم المسلمون من لسانه ويده مسلمان کەسێکە مسلمانان لە دەست و زمانی پارێزراو بوون ئەی ئیماندار کێیە المؤمن من امنه الناس ئیماندار کەسێکە نەک هەر مسوڵمان بەڵکو ئینسانیەت با بێدینیش بێ زوڵمی لێ ناکات کەسی مسوڵمان بۆیە من و تۆی مسوڵمان دەبێ هەمیشە و هەردەم لە بەرامبەر ئەم دوو ناز و نیعمەتە گەورەیەدا کە نیعمەتی ئەمن و ئاسایشە سپاسی خوای پەروەردگار بکەین و بڵێین خودایە ئیمانمان پارێزراو کە و خوایە ئەو زاتەی کە السلامی، ئاشتی و ئارامی بە دڵمان، بە بیرمان، بە ماڵمان، بە وڵاتمان ببەخشە. خودایە ناز و نیعمەتی ئەمن و ئاسایش، ناز و نیعمەتی لەشساغی، ناز و نیعمەتی ڕزق و ڕۆزی تۆ الوهابی، تۆ المنانی پەروەردگارا منەتی زیاتر بەسەر ئێمەی مسوڵمانان و کۆمەڵگای کوردەواریدا ببارێنە. باوەڕدارانی ئازیز موسڵمانانی خۆشەویست وەرن پێکەوە گەشتێ بکەین بچینە خزمەت فەرمایشتێک لە فەرمایشتەکانی ڕسول الله صلی الله عليه وسلم ورن پێکەوە بە ڕۆح و بە جەستە بچینە خزمەت شیرینە شارەکەی ڕەسول اللە صلی اللە علیه وسلم وەرن پێکەوە صحابە ئاسا هەموو گیانمان بکەین بە گوێ بزانین ئەم پێغەمبەرە ڕەحمەتا للعالمینە ئەم مامۆستا و سەردار و ڕابەرەمان چ پەیام و ئامۆژگاریەکی پێیە بۆمان خۆشەویستی کوڕی خۆشەویستی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بۆمان دەگێڕێتەوە فەرموودەکە کە ئوسامەی کوڕی زەیدە دەفەرموێت أشرف رسول الله صلى الله عليه وسلم على أطم من آطام المدينة پیغمبری خوا لەسەر گردۆڵکەیەک، بەرزاییەک لە بەرزایەکانی شاری مەدینە سەیری دەکرد، سەرنجی دەدا، بە چاوی موبارەکی دەیڕوانی و ڕووی کردە مسوڵمانان کە لە دەوری بوون و فەرمووی، هل ترون ما اراه، ئەوەی کە من دەیبینم ئێوە دەیبینن؟ ئێمەش لەگەڵ سەحابە ئازیزەکاندا دەڵێین، لا. نەخێر ئەی پێغەمبەری ئازیز ئەی ئەو شەخسەی کە خوای میهرەبان شاهێدی بۆ دڵت بۆ چاوت دەدا و دەفەرمێ ما زاغ البصر وما طغى ئەی پێغەمبەرێک خوای میهرەبان لە وەصفی زار تا بفەرمێ وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى ئەی پێغەمبەری ئازیزێک کە خوای میهرەبان خەڵاتێک لە خەڵاتەکانی بۆ تۆ ئەوەیە کە خۆت دەفەرموی ان اللە زەوا لی الارض تۆ مەشریق و مەغریبی زەویت بینیوە تۆ ئەم سەر و ئەو سەری دنیات خراوەتە پێش چاو بۆیە نەخێر ئەی پێغەمبەری خودا ئەوەی تۆ دەیبینی ئەوەی تۆ دەیزانی ئێمە نایزانین وەک چۆن دڵۆپی باران دادەبارێت، وەک چۆن تکەیەک سەربانێک تکە بکا ئاوا دادەبارێتە نێو ماڵەکانتان، من فیتنە دەبینم دادەبارێ بەسەر ئوممەتمدا، بەسەر ماڵی مسوڵماناندا فیتنە دەبینم دادەبارێ. پێغەمبەری ئازیز علیه الصلوة والسلام زۆر جار باسی فیتنەی بۆ کردوین بۆیە ئەمڕۆ بە پشتیوانی خوای پەروەردگار لە ژێر ناونیشانی کیف ننجو من الفتن المعاصرە چۆن ڕزگار بین لە فیتنەکانی سەردەم ناسینی فیتنە و خۆلادان لە فیتنە و نەکەوتنە ناو فیتنە یەکێکە لە خەمەکانی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام خوشک و برای مسوڵمانم ڕەنگە من و تۆ زۆر جار وا هەست بکەین فیتنە، بەڵا، موسیبەت یان ئیبتیلا بە زاراوەی قورئانی ڕەنگە کورتمان کردبێتەوە و وا بزانین تەنها موسیبەت و فیتنە بوومەلەرزەیە یان بێبارانی و وشکەساڵییە، یان ڕەنگە کەسێک پێی وابێ بێمنداڵی یان منداڵ مردن یان منداڵی لاسار و هاروهاجە. ڕەنگە کەسێکی تر پێی وابێ موسیبەت بێمووچەییە، یان کرێنشینییە، یان قەرزارییە. کەسانێکی تر پێیان وایە فیتنە و بەڵا و موسیبەت بریتییە لە نەمانی پرۆسەی هاوسەرگیری، کەمبوونەوەی حەیا، ڕشتنی خوێن، زۆرێک لەم شتانە. بەڵام هەموو ئەمانە فیتنەن، ئاینی پیرۆزی ئیسلام هاتووە بۆ ئەوەی مسوڵمانان بەرچاو ڕوون کات لە هەموو جۆرەکانی فیتنە خۆیان بپارێزن. بۆیە لەم زەمەن و زەمینەدا لە ئێستای هەرێمی کوردستاندا ئێمە و نەبێ تەنها جەنگێک لە دژمان بەرقەرار بێ کە جەنگی شەهەوات یان جەنگی شوبوهات بێ و نەبێ ئێمە تەنها خەڵک و خاکمان لە ژێر مەترسی دا بێ یان خواردنمان بەڵکو دڵنیابن گەورەترین گرفت و قەیران بریتییە لە نەبوونی ئەمنی فیکری، بریتییە لە نەبوونی پارێزگاریکردن لە عەقیدە و لە بیر و باوەڕ و لە ئەخلاقی کۆمەڵگای کوردەواریمان. گەورەترین فیتنە و مەترسی پێش برسێتی گەدەمان بریتییە لە هەڕەشەیەک کە هەڕەشە لە فیکرمان دەکا، چونکە هەر کۆمەڵگایەک فیکری کەوتە ژێر پرسیارەوە، عەقیدە و بیر و باوەڕی خەلەلی تێدا دروست بوو، ئەو کاتە دڵنیابن یەکێک لە گرفتەکان بریتییە لە گەدەی خاڵی، بریتییە لە قەیران و گرفتی برسێتی و هەژاری و قەیرانی دارایی. بۆیە بەڕاستی دەبێ ئێمەی مسوڵمانان هەمیشە و هەردەم ئاگاداری ئەوە بین کە خۆمان لە فیتنە بپارێزین، چونکە فیتنە لە ئێستادا بەتایبەتی وەک پێغەمبەری ئازیز دەفەرموێ وەک باران دەبارێت، فیتنە لەگەڵ هەوادا، لەگەڵ هەناسەدا تێکەڵاو بە ژیانمان بووە. یەکێک لە فیتنەکانی سەردەم بریتییە لە چی؟ بریتییە لە ئینتەرنێت، بریتییە لە فەزائیات، کەناڵە ئاسمانییەکان، بریتییە لە سەتەلایت، کە لەگەڵ هەوادا هەوا لە کوێ هەبێ لەوێ بوونی هەیە بریتییە لەوەی کە بەڕاستی هیچ دیوار و بەربەستێک نییە سنوورێک دیاری بکا بۆ پەخشەکانی ئینتەرنێت و پەخشی کەناڵە فەزائییەکان بۆیە بەڕاستی ئەمە یەکێکە لەو فیتنانەی کە دڵمان ماڵمان کوڕ و کچمانی داگیر کردووە ئێمە چۆن مامەڵە بکەین لەگەڵ فیتنەکانی سەردەمدا کە ئەمە بەڕاستی زۆر گرنگە مسڵمانانی ئازیز مەڵێن دەمانترسێنن لە ڕوانگەی زاری ڕەسول اللە وە صلی اللە علیه وسلم لە ڕوانگەی چەندین فەرموودەی صحیحی ئەم پێغەمبەرە ئازیزەوە خۆمان وریا دەکەینەوە بەوەی کە پێغەمبەری خوا چەندێک لە خەمی ئومەتی دابوو ئێمەش لە ڕوانگەی بەرپرسیارەتیمان لە میحرابی ڕەسول اللە وە صلی اللە علیه وسلم فیتنانێک دەبینین باڵی کێشاوە بەسەرمانا، وڵاتمان، گەنجمان، کچمان، کوڕمان شەو و ڕۆژمان لەژێر مەترسیدایە، بۆیە خەم لەوە دەخۆین موسڵمانان ئاگادار بکەینەوە و هەمووان پێکەوە خەم لە دینمان، خەم لە حەڵاڵمان، خەم لە عەقیدە و لە عیبادەتمان بخۆین. پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وەسەلام وەکو ئوم سەلەمە بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت شەوێک پێغەمبەری ئازیز ڕاچڵەکی خەو لە چاوانی تۆرا بوو خەم دای گرتبوو فەرمووی سبحان الله ماذا أنزل الله من الخزائن وماذا أنزل الله من الفتن پاک و بێگەردی بۆ خوای پەروەردگار. اللە اکبر چەندێک لە خەزائینی خوای پەروەردگار ئەمشەو دابەزی. اللە اکبر سبحان اللە چەندێک فیتنەم پیشاندرا چەندێک فیتنە هاتۆتە پێش بۆ ئوممەتم پێغەمبەری خوا فەرمووی ئەوە کێ هەیە بچێ خێزانەکانم هەڵسێنێ لە حوجرەکانیان هەتاوەکو نوێژ بکەن پەنا بگرن بەخوای پەروەردگار پاشان فەرمووی رب کاسیە فی الدنیا عاریە فی الآخرە خەڵکانێک کەسانێک کۆمەڵگایانێک لە دنیادا پۆشتن لە پۆشاکدا لە خانوودا لە خواردندا بەڵام لە ڕۆژی قیامەتە ڕوت و ڕەجاڵن لە بەردەم بارەگای خوای پەروەردگارە خوای پەروەردگار پەنای هەموو لایەکمان بە شەهوات لە ئارەزوودا تووشی زینا و بەدڕەوشتی و کارە خراپەکانتان بکات، وە هەروەها دەترسم تووشی فیتنەی شوبوهات بن لە عەقیدە و لە بیروباوەڕتانا لە ئاینی پیرۆزی ئیسلاما گومانتان بۆ دروست ببێ، بۆیە فەرمووی بادروا بالاعمال فتنا کقطع اللیل المظلم. کرداری چاک پێش بخەن، خەم بخۆن، چۆن شەو تاریکایی هەمووان دادەپۆشێت، ئاوا فیتنە باڵ دەکێشێ بەسەرتانا، سەرنج بەن، یصبح الرجل مؤمنا و یمسی کافرا، بەیانی بێ عەیب خاوەنی ئیمانە، ئێوارە بە بێ ئیمانی دەگەڕێتەوە، یان بە پێچەوانەوە، و یمسی کافرا، ویصبح مؤمنا بە پێچەوانەوە ئێوارە عەیبی نیە ئیماندارە بەڵام دەفەرموێ ئیمانی نامێنێ یان دەفەرموێ ئەمانەتی لا نامێنێ یان دەفەرموێ تووشی بەڵا و موسیبەتێک دەبێ ئەوەی کە شەو هەیبوو بەیانی لە دەستی دەدا و نایمێنێ پێغەمبەری خوا فەرمووی واتان لێ دێ یەبیع دینه بعرض من الدنیا دینتان دەفرۆشن بە کەمێک لە دنیا دینتان دەفرۆشن بە ئاژەڵداری و بە حەیوانداری دینتان دەفرۆشن بە کەمێک لە ماڵی حەرام دینتان دەفرۆشن بە تێکەڵاو بوونتان بە سوو و بە ڕیبا، دینتان دەفرۆشن بەوەی کە بەڕاستی حەڵاڵ و حەرامتان لێ تێکەڵاو دەبێ و خەم لە حەڵاڵ ناخۆن، خۆتان لە حەرام ناپارێزن، بۆیە بەڕاستی ئەم فەرموودەیە کە ئیمامی موسلیممان ڕیوایەت دەکا ئاگادارمان دەکاتەوە لەوەی کە فیتنە زۆر زۆرە. ڕەنگە بپرسن کێ هەیە ئێوارە موسڵمان بێ و بەیانی کافر بێ؟ زۆرمان بینیوە، زۆر هاتۆتە لامان، شەو چۆتە ناو تۆڕێک لە تۆڕەکانی ئینتەرنێت، فەیسبووک، یوتوب، بەڵام بە بێدینی، بە فەساد، بە بەدەخلاقییەوە خۆی بینیوەتەوە بەیانی. کەواتە یەکێک لە فیتنەکانی سەردەم بریتییە لە مامەڵەکردن لەگەڵ کەناڵەکانی ڕاگەیاندن بە هەڵە، بریتییە لە بەکارهێنانی مۆبایل و ئینتەرنێت، فەیسبووک، هەموو جۆرەکانی بە هەڵە، کە سەری لە فەساد و بەدخراپەوە دەرکردووە بۆ زۆرێک لەو کەسانە. ڕەنگە لاتان سەیر بێ دینگۆڕین هەروا ئاسانە لە یەکێک لە یاساکانی پەروەردەدا دەڵێت، لە تاقیکردنەوەی ئاییندا کە ئەننەما پەروەردە یەک پارچە شەریعەتی ئیسلامی تێدا تەتبیق دەکرێ و هەزاران ئایەت لە پەروەردەدا جێبەجێ دەکرێ و دێتەوە بۆ ئوممەتی مسوڵمان بەو هەموە کرچ و کاڵیەشەوە دەڵێت قوتابی ئازادە ئەگەر غەیری مسوڵمان بێ بەشی ئایین جواب نەداتەوە قوتابی مسوڵمان پەیوەندیمان پێوە دەکات مامۆستا نووسیومە من غەیرە مسوڵمانم بۆی بەشی ئاین وەڵام نەدەمەوە حکمی شەرعی ئەمە چییە یعنی لەبەر خاتری سعی نەکردن و شارەزانەبوون لە ئاین و یان بەدەستهێنانی نمرەیەک خەڵکی مسوڵمان گەنجی مسوڵمان لای ئاسایی بێ بڵێ من غەیرە مسوڵمانم ئەمە یبیع دینه بعرض من الدنیا ئەمە تەعیس عبد الدینار نیە ئەمە دوای شەهەوات و ئارەزوو کەوتن نیە بێگومان ئەمە یەکێکی ترە لە خەتەرەکان کە دەبێ ئاگادار بین موسڵمانانی ئازیز لا تسأل عمن هلك وكيف هلك با نەپرسین کێ تیاچوو چۆن تیاچوو ئەی چی بپرسین باشە بپرسین لکن من نجا کیف نجا کێ ڕزگار بوو چۆن ڕزگار بوو لەم فیتنانە ئەمە گرنگە بەڕاستی کەواتە عیلاج چییە لە ئێستادا بۆ ئێ من و تۆی مسوڵمان کە خۆمان بپارێزین لە فیتنەکانی سەردەم و هەموو جۆرەکانی فیتنە یەکەمین چارەسەر تعوذ بالله من الفتن ما ظهر منها وما بطن پەناگرتنە بە خوا لە فیتنەی ئاشکرا و پەنهان، موسڵمانانی ئازیز ئێمە زۆر بێ خەمین لە بەرامبەر فیتنەدا، پێغەمبەری خوا علیە الصلوە و السلام زۆربەی کات کە خەو لە چاوی تۆرابێ خەمی ئوممەتی بووە، خەمی ناساندنی فیتنەی بووە، خەمی ئەوەی بووە، بۆیە پێغەمبەری خوا دەفەرموێ پێش ئەوەی سەلام بەنەوە لە تەحیاتە، پەنا بگرن بەخوای پەروەردگار، تعوذ باللە من فتنە المحیا والممات، وە پەنا بگرن بەخوای پەروەردگار لە فیتنەی مەسیحی دەجال، ئەمە یەعنی چی؟ تاوس ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێ کوڕەکەم نوێژی کرد وتم ئەی کوڕم ئەم دوعایەت خوێند؟ وتی نەخێر بابە گیان، وتم هەستە کوڕم نوێژەکەت بکەرەوە، چۆن پەنا ناگری بەخوای پەروەردگار لەدوای خوێندنی تەحیاتەوە بڵێی اللهم انی اعوذ بک من فتنە المحیا والممات واعوذ بک من فتنە المسیح الدجال کامە زۆر گرنگە مسلمانانی ئازیز پێغەمبەری ئازیز و نوری چاوانمان دەفەرمێ اللهم رب جبرائیل و میکائیل و ئیسرافیل پێغەمبەری خوا دەفەرمێ علیه الصلوة والسلام اللهم رب السماوات السبع خوای خاوەنی حەوت ئاسمان و حەوت زەوی خوای خاوەنی شەو و ڕۆژ خوای خاوەنی پێغەمبەران خوای خاوەنی ئەو هەموو کتێبە ئاسمانیە خوای شەو و ڕۆژ بۆچی پێغەمبەری خواوەنە پەنا دەگرێ بە تۆ بە خوای پەروەردگار خوا پەنا دەگرم بە تۆ لە فیتنەی ئاخر زەمان لە فیتنەی دەجال خوای پەروەردگار بمپارێزە لە قەرزاری خوای پەروەردگار بمپارێزە و قەرزی سەر شانم سووک کە خوای پەروەردگار یەک تروکانی چاو خۆم و ماڵ و منداڵم مەدە دەست خۆم خوایە دینم ئیمانم حەیامە پارێزە کە ئەم پەناگرتن بە خوای پەروەردگارە یەکەمین عیلاجە دەبێت پەنا بگرین بە خوای پەروەردگار خوای گەورە دەفەرمێ ربنا لا تجعلنا فتنة للذین کفروا مسلمانان تۆ ئیماندار دەبێت پەنا بگری بە خوای پەروەردگار نەبی بە فیتنە بۆ کافر نەبی بە فیتنە للقوم الظالمین نەبی بە فیتنە و بەڵا و موسیبەت بۆ قەومی ستەمکار و قەومی کافر، چ جای ببی بە موسیبەت بۆ دایک و باوکت، چ جای ببی بە موسیبەت بۆ شارت، چ جای ئەوەی ببی بە موسیبەت بۆ خوشک و برات، بۆیە بەڕاستی دەبێ خۆمان بپارێزین لە هەموو جۆرەکانی فیتنە. دووەمین چارەسەر بریتییە لە ئەنجامدانی الاعمال الصالحە کرداری چاک باشترین هۆکارە بۆ ڕزگاربوونمان لەو فیتنەیە کە پێغەمبەری خۆ عەلەیهی سەڵات وەسەلام ئاگادارمان دەکاتەوە کردارەکانی چاکە زۆرن کە هەمووی خۆی دەبینێتەوە لە عیبادەتە سەرنج بەن موسڵمانانی ئازیز لەم فەرموودەی پێغەمبەری خوا چ خەڵاتێکی گەورە و بەڕێزە پێغەمبەری خوا دەفەرمێ العبادة في الهرج یان في الهرج كهجرة إلي الله أكبر پێغەمبەری خوا دەفەرمێت عیبادەتکردن لە زەمەنی فیتنەدا لە زەمەنی نەمانی حەیادا لە زەمەنی نەمانی ئەمانەتە لە زەمەنی زۆربوونی پیاوکوشتنە اللە اکبر لەم خەڵاتە گەورەیە بیری لێ بکەینەوە دەفەرمێ وەکۆ وایە هیجرەتی لەگەڵ منا بێ ڕێک ئێستا لەگەڵ پێغەمبەری خوادای ئەی گەنجی داوێن پاک و دەست پاک ئەی ئافرەتی بە حەیا و بە حیشمەت ئەی پیری دەست بە تەسبیح و دەم بە ذکر و لا اله الا الله ئەی بازرگانی حەڵال خۆر ئەی قوتابی و خوێنکار و فێرخوازێک کە دین و ئیمانی خۆتە پارێزی لەم زەمەنەدا لەسەر دینداری و عیبادەت بەردەوام بە وەکو ئەو وایە لەگەڵ رسول اللە دابی صلی اللە علیه وسلم چ خەڵاتێ لەم خەڵاتە گەورەترە کەواتە عیبادەتی نوێژی مزگەوتەکانمان جەماعەتی مزگەوتەکانمان عیبادەتی رۆژو بەتایبەتی لە ئێستادا لە پێشەوازی مانگی رەمەزاندا عیبادەتی حیجاب بۆ ئافرەتان عیبادەتی حەڵاڵ خۆری بۆ بازرگانان بۆ کاسبکاران عیبادەتی زیکر و دوعا و پاڕانەوە بۆ پیران و بەساڵاچووان عیبادەتی چاکە لەگەڵ یەکا مامەڵەکردن هەموو ئەمانە زۆر گرنگە عیبادەت گەنجی خۆشەویستم پێغەمبەری خوا زۆر خەمی گەنجانی بوو گەنجێکی بینی شەو و ڕۆژ کار و کەسابەتی بریتی بوو لە کۆتر لەم ماڵەکە و لەو سەربانەکە و لەم کۆڵانەکە، پێخەمبەری ئازیز دوای ئاگادار کردنەوە چی پێ فەرموو؟ سەرنج بەن فەرمووی شیطان یتبع الشیطان ئەمە چی ئەم شەیتانە دوای ئەم شەیتانە کەوتووە؟ ئەزانن بۆچی وای پێ فەرموو؟ بانگی کرد فەرمووی وەرە تۆ دروست کراوی لیعبدون بۆ عیبادەت نەک لیلعبون بۆ یاری کردن و گاڵتە و گەپ تۆ دروستکراوی نەبی بە کۆیلەی ماتۆڕ، نەبی بە کۆیلەی مۆبایل، نەبی بە کۆیلەی تۆپێک لەسەر تۆپ شەڕ بکرێ، نەبی بە کۆیلەی ئینتەرنێت، نەبی بە کۆیلەی نێرگەلە و جگەرە، نەبی بە کۆیلەی شەو مانەوە و ماتۆڕ و پاسکیل گەڕان و هەتا دوایی. بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم باشترین عیلاج بریتیە لە عیبادەت بە هەموو جۆرەکانیەوە کە دەبێ لە خێرکردن و لە ڕۆژوو لە ئارام گرتن خۆمان بپارێزین. سێیەمین عیلاج و کۆتایی بریتیە لە پرسیارکردن لە ئەهلی عیلم، گەڕانەوە بۆ لای ئەهلی عیلم لەم زەمەنی فیتنەیەدا زۆر گرنگە بۆ ئەوەی پارێزراو بین، جاران کوردەواری ئێمە دەیانوت یان دانابە یان پرسابە، ناشزانێ بەڵام پرسیاریش ناکا، لەم زەمەنەدا کە پێغەمبەری خوا دەفەرموێ، زەمەنێک لە فیتنە دێ بەسەر خەڵکیدا، ئەوەی دێتە دەستی، ئەوەی دێتە دوکانی، ئەوەی دێتە سۆپەر مارکێتی، ئەوەی کە بە مەعاش وەری دەگرێ، نازانێ ئەمین الحلال ام من الحرام، حەڵاڵە یان حەرام، خۆی ناپارێزێ لە حەرام، بۆیە دەبێ کۆمەڵگای موسوڵمان ئاگادار بێ، تێکەڵاو بوون بە حەرام یەعنی ماڵکاولی بە دوای خۆیدا دێنێ، پرسیار بکەن لە ئەهلی عیلم بۆ ئەوەی دین و ئیمانمان پارێزراو بێ، عیلاجمان پێغەمبەری خوا دەفەرموێ، ئەو کەسە خۆشبەختە کە دانیشتووە، وەکو ئەو کەسە نییە کە بە پێوە وەستاوە. ئەو کەسەی کە بە پێوە وەستاوە باشترە لەو کەسەی کە هەنگاو هەڵدەگرێ. ئەو کەسەی کە هەنگاو هەڵدەگرێ بەرەو فیتنە، هێشتا باشترە لەو کەسەی کە ڕادەکا بۆ فیتنە. کەواتە هەموو لایەکمان با خۆمان بپارێزین لە فیتنە، لە مەواقعی فیتنە، لە ئەحزابی فیتنە، لە کەناڵی فیتنە، لە ماڵپەڕ و پەیجی فیتنە، لە شوێنی فیتنە، لە هاوەڵی فیتنە، لە گۆڤاری فیتنە. خۆمان بپارێزین چونکە زەمەن زەمەنی فیتنەیە هەتا دین و ئیمانمان پارێزراو بێ چونکە مردن یەخەمان پێ دەگرێ و با وەڵاممان پێ بێ بۆ خوای پەروەردگار دڵنیابن ژیانمان کۆتایی پێ دێ گرنگ ئەوەیە بتوانین عیبادەتێکمان پێ بێ لەم زەمەنەدا لە دیداری خوای پەروەردگار بێبەش نەبین و بە دیداری ڕەسوڵ اللە شاد بین خوایە بۆ خاتری ئیسمی عەزەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت خوای ئاسمانەکان و حەو زەوی خوای جیبرائیل و میکائیل و ئیسرافیل خوای پەروەردگار خاوەنی هەموو دەسەڵاتەکان خوایە لێت داواکارین لە فیتنەی ئاخر زەمان بمان پارێزە خوایە لە فیتنەی مەسیحی دەجال بمان پارێزە خوایە لە ژیاندا لە فیتنە بمان پارێزە لە فیتنەی سەرە مەرگ بمان پارێزە خوایە لە فیتنە و بەڵا و موسیبەتی قەرزاری بمان پارێزە خوایە لە فیتنە و بەڵا و موسیبەتی بێ حەیایی بمان پارێزە خوایە ماڵ و منداڵمان خۆمان بپارێزە یا رب العالمین خوایە گەنجانی ئەم وڵاتەمان بپارێزە خوایە گەنجانی ئەم وڵاتەمان بپارێزە خوایە کچان و کوڕانمان موفق کە و دین و ایمانیان پارێزراو کە یا رب العالمین خوایە ایمان و ئیسلامەتیمان پارێزراو کە یا الله خوایە ئومەتی ئاخر زەمانین لە بەردەم و لە ناو چەندین فیتنەی ئاخر زەماناین یا اللە بەرداویمان پێ بەخشە لەسەر عیبادەت لە مزگەوتەکانا خوایە شیرینی ئەو قورئانە لە دڵمانا جێگیر کە خوایە بۆ ئەو ئیسلامە بمان ژێنە و لەسەر ئەو ئیسلامە بمان مرێنە خوای پەروەردگار خەڵک و خاکی کوردستان لە فیتنە و بەڵای ئاسمان و زەوی بپارێزە خوایە لە فیتنەی ئاسمان و زەویمان پارێزە خوایە ئاگری شەڕ و بەڵای شەڕمان لێ دوورخەرەوە یا رب العالمین خوایە ڕەحم بە پیرانمان بکە خوایە نەخۆشانێکی زۆر لێرە و لە دەرەوەی وڵات پێویستان بە دوعای خێرە خوایە شیفایان پێ ببەخشە خوایە کارئاسانیان بۆ بکە خوایە بە لەشی ساغەوە بیانگێڕۆ ناومان یا رب العالمین خوایە قوتابیان و خوێندکارانمان لە تاقیکردنەوەکانیانا سەرکەوتووکە لە گوناهی من وەم جەمعە خۆشبە خوایە بە دیداری خۆت بە دیداری پێغەمبەری ئازیز شادمان کە خوای پەروەردگار خۆمان و ماڵ و منداڵمان لە فیتنە و بەڵا و موسیبەتەکانی ئاخر زەمان بپارێزە اللهم آمین ادعوا الله وانتم موقنون بالإجابە